هەردوو خانمەکە زۆر بە پەرۆشەوە چاوەڕێ بوون لە سعات حوتەوە ڕەنگە زووتریش هەردووکیان لە خەو هەستا بوون ڕازومیخین کە دەموچوی وەکشەوە زەنگ بە یەکدادا بوو بە بێزاریەوە سلاوی لێکردن لە پرێکدا ڕقی لە خۆی هەستا چونکە پۆلخێریە ئەلکسسانندرۆڤنا بە شەوقەوە پێشوازی لێکرد و وا بە دەستیان نووسە زۆری نەمابوو ماچیان کا ڕازۆمیخین نیگایەکی ترزامێزی دنیای کرد وەلێ لەو دەم و چاوە فیزایۆ ئێستا نیشانی ڕێز و هاوڕێتی و سوپاس گوزاریەک لە باتی ڕوانینی گاڵتە ئامێز و نەفرەت لێکردن کە خۆی چاوەڕوانی ئەمیان بوو ئەخێنرایەوە کە گەر بە جوێن پێدانەوە پێشوازیان لێ بکردایە بۆ ئەم ئاسان و ئاسوودەترە بوو چونکە لەم حاڵەتەی ئێستادا ئەو زۆر هەستی بە ناڕەحەتیە کرد بەڵام بۆ خۆشببختی ئەو دەرگای قسەکرایەوە و ئەویش زۆر زوو پێوەی نووسا کە پۆلخێریا ئەلکسسانندۆڤنا بیستی ڕوودیا هێشتا لە خەوهڵ نستاوە بەڵام باری تەندروستی زۆر باشە زۆری پێخۆش بوو چونکا بوو پێشتر لەبارەی هەندێک کار و بارە و ڕاوێژ بکات و ڕوونیان کاتەوە پاشان قسە هاتە سەر نان و چای بەیانی بەڕاز و میخینیان و دەبێت بەرچایان لەگەڵدا بخوات چونکە هێشتا ناشتایان نەکردبوو لە چاڕوانی ڕاز و میخیندا بوون ئەفدوتیا ڕۆمانۆڤنا زەنگی لێدا خزمەتکارێکی شڕە لەبەری پۆخڵات بەدەم زەنگەکەوە داوای چان لێکرد سەرنجام چایانێرە وەلێ دیمەنەکە هێن پیس و دزێو بوو کە خانمەکان بێزار بوون خەریک بوو ڕاز و میخین جوێنێکی خەست بە شوێنەکە بدا بەڵام زوو لۆژینی بیرکەوتەوە بێدەنگ و بێزار بوو وەلێ کە پرسیارەکانی پۆلخێریا ئەلیکساندرۆڤنای بەسەردا داڕژا گەلێ خۆشحاڵ بوو لە وەڵامی پرسیارەکاندا ڕاز و میخین سێ چارەک سعات قسەی کرد بە درێژایی ئەو ماوەی بەردەوام قسەیان پێبڕی و پرسیاری تازیان لێکرد توانی ئەوەی کەیزانی لە بارەی بەسەرهاتەکانی دوا ساڵی ژیانی ڕادیۆن ڕۆمانۆڤیچەوە هەموویان بۆ باس بکات تا گەشتە سەر نەخۆشیەکەیشی لەگەڵ ئەمانێشدا هەر گەلێک شتی نەدرکان وەک ڕووداوی لای پۆلیس و ئەو بەسەرهاتەی لی کەوتەوە خانمەکان زۆر بە پەرۆشەوە گوێیان لێگرت بوو وەلێ کەزانی قسەی کۆتایی پێهاتوە و گوێگرەکانی قایلن تازە هەستی بەوە کرد کە بەلای ئەوانەوە ئەم هێشتا دەستی بە قسە نەکردووە پۆلخێریا ئەلیکساندرۆڤنا زۆر بە پلەوتی پێم بڵێ پێم بڵێ بیرروڕای تۆ چۆنە ببوورە من هێشتا نازانم ناوە چییە وتی دیمیتری پرۆگڤچ پۆل خریا وتی زۆر باشە دیمیتری پرۆگڤیچ، گەلەک حەزەکەم بزانم بە گشتی ئەو چۆن لە شتەکان ئەڕوانێ. یەعنی لە مەبەستەکەم تێبگە. چۆن چاکتری بڵێم، حەز لە چیە کات و ڕقی لە چیە؟ ئایا هەمیشە وا توڕە و تڕۆیە؟ مەیل و ئارەزووی ئەگەر بتوانین وای بڵێین لە چیە؟ ئێستا چی زۆر کاری لێکا؟ حەزەکەم ئەگەر؟ دنیا وتی دایکە گیان چۆن ئەبێ وەڵامی هەموو ئەمانە بەیەکجار بداتەوە پل خریاوتی خوای گیان ئاخر دیمتری پرۆگڤچ من هەرگیز چاوەڕێ ئەوە نەبووم بەم حاڵەوە بیبینم دیمتری پرۆگڤچ وەڵامی دایوتی هەڵبەتە مەشتێکی ڕوون واشکرایە من دایکم نییە بەڵام هەموو ساڵێک مامم دێتە ئێرە و هەموو جارێکیش تا ڕادەیەک نامناسێتەوە تەنانەت سەرسیمایش لەگەڵەوەدا کە پیاوێکی زۆر ئاقلیشە بێگومان بە درێژایی ئەم سێ ساڵ لەیەک دابرانەی ئێوە گەلێک ئاو لە ئاشگەڕەوە نازانم چیتان پێ بڵێم ساڵ و نیوەکە من رادیۆن ئەناسم لەو کاتەوە ڕووگرش مڕومۆچ بەخۆی ئەنازێ و لوت بەرزە لەم دوایەدا و ڕەنگە زۆر پێشتریش تووشی بەدگومانی و ماخۆلانیش بووە جوامێر و میهرەبانە پێی خۆش نییە هەست و سۆزی خۆی دەربڕێ حەزەکە دڵڕقی بنوێنێ نەک سکاڵای دڵی خۆی بکە هەندێک جاریش ماخولیایی نییە بەڵکو تەنیا ساردە و تاڕادێک هەستی ناجوڵێ و گیانی مرۆڤەتی تیا نامێنێ بەڕاستی وەک ئەو وایە کە دوو خۆی دژ بە یەک لەودا هەبن و جێ لە یەکری بگرن هەندێک جاریش تەواو بێدەنگە و بێقسەیە ئەو خۆی وادا ئەنێ کە هیچ دەرفەتی نییە یان هەموو سەرەکەنە سەری کەچی بۆ خۆی درێژ لێ ڕاکشێ و چ کارێک ناکە هیچ قۆشمە بازیش نییە بەڵام نەک لەبەر ئەوەی قسەی خۆشی پێنەبێ نا بەڵکو وەک بڵێی دەرفەتی ئەوەی نەبێ خۆی بەو کارە بێهودانەوە خەریک بکا کە لەگەڵیدا ئەدوێن تا کۆتایی گوێ لە بەرامبەرەکەی ناگرێ هەرگیز ئەو شتەی سەرنجی هەمووان ڕاکێشێ لای ئەو گرنگ نییە زۆر بەخۆیە نازێ و هەڵبەتە حەقیشێتی باشە ئیترچی من وای بۆچم هاتنی ئێوە کاریگەری لەسەر چاکبوونەوەی ئەبێ پۆلخریا ئەلیکساندرۆڤنا کە لە بیرروڕای ڕازومیخین دەربارەی ڕودیا بێتاقەت بوو هاواری کرد ئاخ خواب کەم وابێ ڕازومیخین سەرنجام بوێرانە تەماشای ئافدوتیا ڕۆمانۆڤنای کرد لە کاتی قسەکردنەکەدا هەندێک جار سەیری کرد بەڵام نیگاکانی زۆر کاتی و کتوپڕبوون و زویش چاوی کەلا خست ئەفدوتیا ڕۆمانۆڤنا جارێک لە پاڵ مێزەکەدا دانیشت و بە وردی گوێگرت جارێتر سەر لە نوێ هەڵسا و وەخوی پێوە گرت بوو لەم سەرەوە بۆ ئەو سەری ژوورەکە پیاسێ کرد دەستی وە خاچ لێ کرد و لێویە کرۆشت هەر بەدەم ڕۆشتن و هەندێک جار پرسیارێکی کرد و بیریە کردەوە ئەویش هەر ئەو خۆی هەبوو کە تا کۆتایی گوێ بۆ ئەوە نەگرێ کە ئەیلێن کراسێکی ڕەنگ تێری ناسکی لەبەردا بوو دەسماڵێکی سپی و تەنکی بەگەردنیەوە ئاڵاندبوو ڕاز و میخین بەگەلێک بەڵگە زوو لەوە تێگەیشت کە ئەو دوژنە زۆر هەژارن وای لێکدایەوە ئەگەر ئەفدوتیا ڕۆمانۆڤنا بەرگێکی شازادانەی لەبەردا بواە ئەوسا ئەم هیچ لێی ناترسا بەڵام ئێستا ڕەنگە لەبەرەوەی کەجلەکانی ئەمەندە نابوت بوون و بارێکی هەژارانەی لە خۆی گرتبوو ترسی خست بۆ دڵی ئەمەوە و لە هەر وشە و ڕەفتارێکی خۆی ترسا، بێگومان ئەمە بۆ کەسێکیش کە ئاسایی بڕوای تەواوی بە خۆی نەبێ هۆی ناڕەحەتی بوو. ئاڤدوتیا ڕۆمانۆڤنا بە زەردەخەنە وتی، تۆ زۆر شتی گرنگت لەبارەی ڕەوشت و خووی براکەمەوە پێ وتین، بێلایەنیش بویت واه چاکەم من وازانم تۆ ستایشی ئەکەیت دوای کەمێک بیرکردنەوە لەسەری ڕۆشتوتی ڕەنگە بەڕاستی ژنێکیش لە ژیانیدا هەبێت ڕاز و میخێنوتی من شتی وام نەوتوە ئەشێ لەم بارەوە تۆیش ڕاز بکەیت تەنیا دنیاوتی چی ڕاز و میخین بە جەختەوتی ئاخر ئەو کەسی خۆش ناوێت ڕەنگە هەروایش بمێنێتەوە دنیا وتی یعنی توانای خۆشویستنی نییە؟ ڕازومیخین وتی ئاڤدوتیا ڕۆمانۆڤ نازانیت تۆیش زۆر سیر لە براکە دەچی لە هەموو شتێکدا. ڕازومیخین ئەم قسانی لە پرکدا کرد و بە شێوەیەکیش کردی کە خۆی چاوەڕوانی نەبوو بەڵام ئەوەی لەبارەی براکەی ئەو کچەوەتبووی وەلێ دیمتری پرۆگڤچ تۆ توانی وێنای ئەوە بکەیت کە ئەو تا چ ڕادێک سیر و چۆنی بڵم ڕاڕایە من هەرگیز نەمتوانیوە پێی بە خوخدەی ئەو بەرم تەنانەت ئەو کاتێش کە تەمەنی پ ساڵان بوو من بڕوای تەواوم بەو هەیە کە ئێستای ژەتوانێت لە پڕێکدا کارێکی وا بکە کە هیچ مرۆڤێک هەرگیز ئەو کارەی بە خەیاڵدانێت با زۆر دوور نەکەینەوە ساڵ و نیوێک لەمە بەر نازانی چۆن ئێمەی سەراسی مەکرد و هێنای نییە ژار و ژەنگ تەنانەت زۆری نەما بوو دیقی ڕەش بکەم کاتێک کە بیستم لە سەری داوە لەگەڵ ئەو کچەدا ناوی چییە کچی خاون خانووکە خات و زارنی چیننادا زەماونکە ئەفدوتیا ڕۆمانۆڤنا لە ڕاز و مێخینی پرسی ئایا تۆ هیچ وردەکاریەک لەبارەی ئەو چیرۆکەوە زانی پولخیریا ئەلیکساندرۆڤنا بە گەرمییەوە وتی، تۆ ئەوەت بە خەیاڵدا دێ کە فرمێسکەکانم، ئاواتەکانم، نەخۆشیم، تەنانەت مردنیشم لە ئەنجامی خەفەت و هەژاری مانەوە. بیانتوانیایە ئەو لەو کارە بگێڕنەوە؟ نەخێر. زۆر بە هێوری هەموو کۆسپەکانی ئەبڕی، بەڵام ئایا ئەمە ئەشێت؟ بەڕاست ئەشێت ئێمەی خۆش نەوێت؟ ڕازومیخین بە پارێزەوە وەڵامی دایە وتی هەرگیز لەو بارەو هیچی بە من نەوتوە بەڵام من لە خودی خات و زارنیت سیناوە کە چیرۆک بێژێکی باشیش نییە هەندێک شتم بیست کە تا ڕادێک بەلامەوە سیر بوون هەردوو ژنەکە پێکەوە پرسیان چیت بیستوە ڕاز و میخێنوتی هی شتێکی نائاسایم نەبیستوە بەڵام ئەوم زانی کە بڕیاری تەواو لەسەر زەماوەندەکە درابوو وەلێک چەکە مرد و کارەکەیش بەدڵی خات و زانیت سینا نەبوو بێجگە لەمانە ئەڵێن کچەکە جوان نەبووە تەنانەت ناشرینش بووە زۆریش لەش ببار و ڕفتار سەیریش بووە بەڵام ئەڵێن ئاکاری چاکە و شایستەی تێ بوو بێگومان شایستە و ئاکار چاک بوو ئەگینا هەر هیچ مانایەکی تیانە ئەمە هیچ جیازیەکیشی نەبووە گوایە ڕودیا هەرگیز بیری لە جیازی نەکردوێتەوە بەڕاستی داوەریکردن لە کێشێکی وادا کارێکی دژوارە ئەفدوتیا ڕۆمانۆڤنا بە کورتی وتی من بێگومانم کچێکی باش بووە پۆلخریاوتی خوا لێم نەگرێ وەلێ من بە مردنەکەی دڵخۆش بووم هەرچەندە نازانم لەو دوانە کامیان ئەویتری بەدبختە کرد کوڕەکەم یان ئەو بەدەم قسەکان و پۆلخریا ئەلیکساندرۆڤنا بە پارێز و دزە نیگاوە بۆ دنیا کەی زانی بۆ کچەکەی ناخۆش بوو سەر لە نوێ دەربارەی دیمەنەکەی دوێنێی نێوان ڕودیا و لۆژین دەستی بە پرسیار کرد بێگومان ڕووداوەکە زیاد لە هەر شتێکی تر تا سنووری ترس و لەرز ئەوی دوو دڵ کرد بوو جارێکی دی ڕازومیخین لە سەرتاوە تەواوی بەسەرهاتەکەی جێڕایەوە وەێ ئەم جاریان بیرڕای خۆشی خستە سەر بێ پێچ و پەنا ڕاستکۆڵنییکۆفی بەوە گوناهبار کرد کە هەر بەدەستی ئەنقەست سوکایەتی بە پیتەر پیتۆڤچ کردووە ئەم جاریان ڕاز و میخین نەخۆشی ڕودیایی نەکردە پاساو بۆ کارەکە پاشان بەردەوام بوتی پێش نەخۆش کەوتنەکەیشی هەر ئەو خیاڵێن لە ژێر سەردا بوو پۆلخێریا ئەلکسسانندۆڤنا بەبێ حاڵیەوتی منیش هەروای بۆچم وەلێ سەری زۆر لەوە سوڕما کە چۆن ڕازومیخین ئەم جارە لە بارەی پیتەر پیتۆڤجەوە لە سەرخۆ و تەنانەت بە ڕێزەوە قسەی کرد ئەمە ئاڤدوتیا ڕۆمانۆڤناشی سەرسام کردبوو پەلخێریا ئەلیکساندرۆڤنا خۆی پێنەگیراوتی کەواتە ڕات بەرامبەر بە پیتەر پیتۆڤچ وایە ڕازومیخین بە گەرمی و جەختکردنەوە وەڵامی دایوتی دەربارەی مردی ئایندی کچەکەت ناتوانم ڕایەکی ترم هەبێ ئەمەش تەنیا لەبەر ئەدەبێکی ڕووکەش ناڵێم بەڵکو لەبەر باشە هیچ نەبێ لەبەرەوەی کە ئاف دوتیا ڕۆمانۆڤنا بەمەلی خۆیان ئەویان هەڵبژار بووە کە دوێنێ شەویش من قسەی خراپم لە بارایانەوە کرد چونکە سەرخۆش و ناتەواو بووم هەروەها شێت بووم. بەڵێ شێت و بێ مێشک بووم. بە تەواوی ئەقڵم لە دەستدا بوو. لەو لایەنەوە من ئەمڕۆ خەجاڵەتم. ڕاز و میخین ئەمانی وت و سوورداگەڕا و بێدەنگ بوو. ئەفدوتیا ڕۆمانۆڤنایش سوورداگەڕا بەڵام بێدەنگەکەی نشکان. لەو کاتەوەی قسە هاتە سەرلۆژین وشێکی نەهاتە سەرزار. پۆلخریا ئەلیکساندرۆڤنایش لەوەدا کە پشتیوانی لەکچەکەی نەکرد دیار بوو کە دوو دڵ بوو لە دواییدا، هەر بەو دوو دڵی و نیگا یەک لە دوای یەکەکانیەوە بۆ کچەکەی دانی بەوەدانا کە تا ئێستا لە مەسلەکە زۆر ئەترسێ وتی بڕوانە دیمیتری پرۆگڤچ دونێچکە من لەگەڵ دیمیتری پرۆگڤچدا تەواو بەڕاشکاوی ئەدوێم ئەف دوو تیا ڕۆمانۆڤنا بە دەنگێکی پڕ لە قەنەعاتە وەڵامی دایوتی بێگومان دایکە بەو مۆڵەتەی کە بۆ باسکردنی خەم و ئازارەکانی خۆی وەری گرتبوو ئەدوت کێوێک لەسەر شانی لاچووە خێرا کەوتەوە قسە وتی مەسلەکە ئاوایە ئەمڕۆ سەر لە بەیانی زوو نامەیەکمان لە پیتەر پیتۆڤچەوە پێگەیشت کە وەڵامی هەواڵی گەیشتنەکەمان بوو بۆ ئێرە ئەزانیت دوێنێ بڕیار بوو و خۆی لە پێشدا بەڵێنی دابوو کە بۆ پێشوازیمان بێتە وێزگە کەچی نۆکەرێکی نرد بۆ پێشوازیمان کە ناونیشانی ئەم ژورانەی پێبوو بۆ وەی ڕێگامان پیشاندا پیتەر پیتۆڤچ ڕایسپارد بوو پێمان بڵێ کە ئەم بەیانە خۆی دێتە لامان وەلێ لە باتی خۆی دیسان ئەم بەیانە ئەم نامەی گەشت وا چاکترە خۆت بیخوێنیتەوە لێرەدا شتێک هەیە منی زۆر نیگەران کردووە ئێستا خۆت تێگەیت ئەو شتە چیە بەڵام دیمیتری پرۆگڤچ ئەبێت ڕایخۆتم بەڕاستی پێ بڵێ تۆ لە هەم کەسێک باشتر ڕەوشتی ڕوودی ئەناسی لە هەم کەسێک باشتریش ئەتوانی ڕێنمایی بکەیت با هەر لە پێشیشەوە پێت بڵێم کە دۆنێچکە هەر لە سەرتاوە لە مەسلەکە گەشتۆ و بڕیاری خۆی داوە بەڵام من هێشتا نازانم چی بکەم و تا ئێستا هەر چاوەڕێی تۆم ڕازومیخین نامەکەی کردەوە کە مێژووی دوێنێی پێوە بوو دەستی بە خوێندنەوەی کرد خات و پۆلخەریا ئەلکسسانندۆڤنای ئازیز بەو پەڕی ڕێزەوە پێدراگەێنم کە بەهۆی کۆمەڵی کێشەی چاوەڕوان نەکراوە نەمتوانی بۆ پێشوازیتان بێم بۆ وێزگەی ڕێگای ئاسن لەبەرەوە یەکێکم نار تا ڕادێک شارەزا و زرنگە هەروها بەهۆی هەندێک کاری زۆر پەلەوە کە لە ئەنجومی پیران بۆم پێشهاتوە و بۆەوەیش دیداری تۆ لەگەڵ کوڕەکەتاندا و ئافدوتیا ڕۆمانۆڤنا لەگەڵ کاکیدا بەباشی بەڕێوچێ سبەی بانیش شانازی بینینی ئێوەم نییە شەرەفی بینینتان و پێشکەشکردنی سلااو ڕێزم لە لای خۆتان لە پێش سبەینێ و لە سعات هەشتی تەواوی دوای نیوەڕۆدا بۆ ناڕەخسێ لەو ڕۆوە زۆر بە ڕاشکاوی ئەخوازم و جەخت لەسەرەوەکەم کە کاتی هاتنم بۆلاتان با رادیۆن ڕۆمانۆڤچ لەوێ نەبێت چونکە کە دوێنێ شەو لە ماڵەکەی خۆیدا چوون بۆ سەردانی زۆر بێ ئەدەبانە و خراپ شکاندمی بێجگە لەمانە بە تایبەتی خۆم لەگەڵ ئێوەدا لەبارەی شتێکەوە قسە و باسێکی زۆرم هەیە و ئەمەوێت لە بیر و باوەڕی ئێوەیش ئاگادار بم حەزەکەم بەو پەڕی ڕێزیشەوە پێشەکی ئەوەتان پێڕابگەنم کە لەگەڵ ئەم داواکاریەمدا ئەگەر ڕوبەڕووی رادیۆن ڕۆمان و ڤیز ببمەوە بێ سێودووکردنە گەڕێمەوە دواوە و ئەو سایش هەرچی ڕووبدا گوناهەکەی لاستۆی ئێوەیە بۆیە ئەمەتان بۆ نووسم چونکە رادیۆن ڕۆمانۆڤچ لە دیدەنی کردنەکەی مندا بۆ لای نەخۆش دیار بوو کەچی دوای دو سعات لە پرێکدا چاک بووە بۆیە ئەڵێم لەوانەیە هەر لە ماڵەکەی خۆی بێتە دەرێ بێتە لای ئێوە من بڕوای تەواوم بەمە هەیە چونکە بە چاوی خۆم ئەوم لە ماڵی یەکێک دابینی کە بە سەرخۆشی کەوت بۆ ژێر گالیسکەکەەوە و هەموو گیانی شکا و پاشان مردبوو دوێنێ شەو بە بیانووی ناشتنی تەرمی ئەو پیاوە 25 ڕۆبلی دایە کچەکەی کچەکەی ناوبانگی خراپە و هەموو کەس ئەیناسێ لە کاتێکدا کە من ئەزانم ئێوە بە چ دەردە سەریەک ئەو پارێتان بۆ پەیدا کردووە ئەو ڕفتارەی زۆر سەرسامی کردم ڕێزی تایبەتیم بۆ ئافدوتیا ڕۆمانۆڤنا هەیە هیوادارم هەستی وەفاداری و ڕێز و دڵسۆزی نۆکەری خۆتان قوبڵ بکەیت لۆژین پۆلخریا ئەلکساندرۆڤنا چاوی پڕبوو لە گریان وتی دیمیتری پرۆگڤچ ئێستا من چی بکەم آخر چۆن ئەتوانم بە ڕودیا بڵێم نێت بۆ ئێرە واتە نەک وا چاکە بەڵام لەبەر هۆیەک حتمما پێویستە ڕودیا بە تایبەتی ئەم شەو سعات هەش بێت و ئەبێت ئەو دوانە یەکتری ببینن وەلێ من ئەمویست تەنانەت نامەکەشی پیشان دەدەم بەڵکو بە فڕوفێڵێک یان بە هۆی تۆ کارێکی وا بکەم کە نێت لەبەرەوەی زۆر تووڕێ بێ لەمانە من لەوە ناگەم کێ سەرخۆش بووە و مردووە و کچێکی هەبووە چۆن ڕودیا دوافلسی خۆی داوەتە و کچە ئەو پارەی ئافدوتیا ڕۆمانۆڤنا لە سەری ڕۆشت وتی ئەو پارەی بەو حاڵە دەستت کەوتدایە گیان ڕاز و میخین بە پیری پەرتەوتی دوێنێ حاڵی باش نەبوو ئەگەر ئەزانن دوێنێ لە چاخانەدا چی کردووە هەرچەندە شتێکی ئاقلانە بوو هم لەبارەی و کەسەی مردووە و کچەکەی لە ڕاستە دوێنێ کاگەڕینەوە ماڵێ شتێکی بە منوت بەڵام من هیچ لە قسەکانی تێنەگەشتم هەڵبەت من خۆشم دوێنێ دنیا وتی دایەجان لە هەمووی چاکتر ئەوەیە ئێمە خۆمان بچین بۆ لای لەوێ بڕات هەبێ یەکسرە زانین ئەبێ چی بکەین هەرچەند درەنگیشە خوە سعات لە دە تێپەڕیوە ئەم ڕستەی دوایی دنیا لە کاتێک داوت کە تەماشای سعاتە ئاڵتونیە زۆر قەشنگەکەی کرد کە بە مینا ڕازا بوو سعاتەکە بە زنجیرێکی ناسک و جوان کە کاری ڤینیسیا بوو ئاوێزانی گردنی بوو بە هیچ جۆرێک لەگەڵ خشلەکانی تریدا هاوسەنگ نەبوو ڕازۆ میخین لەگەڵ خۆیدا دووە دیاری دەستگیرانەکەێتی پۆلخێریا ئەلکسسانندۆڤنا بە نیگەرانی و شپرزەیەوتی ئاخ بەڵێ کاتی ڕۆشتنە دنیا ژیان کاتی ڕۆشتنە ئەگی ناوە هەز دەکا کە لە دوێنێشەوە ڕخمان هەستاوە بۆیە نەچوون بۆ لای ئای وای خوایە بەدەم قسانە و بە پەلە کۆڵوانەکەی دا بە شانیا و کلااو بچووکەکەی لەسەرنا دنیاش جلی لەبەر کرد ڕاز و مخین سەرنجیدا کە دەستکێشەکانی دنیا نەک هەر کۆنە بەڵکو و دراویشە لەگەڵەوەدا کە بە ئاشکرا جلەکانیان کۆندیار بوو وەلێ سیمایەکی بەوی قاری پێدابوون ئەمە بۆ هەموو ئەوانە ڕاستە کازانن چۆن بەرگی هەژارانە بپۆشن ڕازۆمیخین بە ڕێزێکی گەلێک زۆرەوە تەماشای دنیای کرد شانازی بەوە کرد کە لەگەڵ یاڕات و بەخۆی وت ئەو شاژنەی کە لە بەندیخانەدا گۆرەوەکانی خۆی ئەدوریەوە بێگومان لەو چرکە ساتەدا شکۆمنتر و لە شاژن مەزنتر ئەی نوان وەک جاران کە لە جەژن و ئاهنگەکاندا ئەبینرا